الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه أوصيكم أيها الناس ونفسي قبلكم بتقوى الله لأن مخافة الله لأن رأس الحكمة مخافة الله قال جل وعلا في حرمة وحق الإنسان وەکو تاکی مرۆڤەکان حەق و مافی بە هەمووان داوە وەکو دایک و باوک و ژن و مێرد و مناڵ و ئافرەت و و هەروەها هاوڕێ و هاوسێ و سەرجەم تاکی مە کۆمەڵگایەتی فأعطی كل ذی حق حقه بۆیە دەبێ هەموو تاکێک مافی خۆی پێ بدەیت و مافی خۆی هەبێت وە لەگەڵ ئەوەیشا سەرەڕای ئەمانە بە شێوەیەکی گشتی مافی مرۆڤیشمان هەیە کە لە ئاینی پیرۆزی ئیسلامدا زۆر گرنگی بە مافی مرۆڤ دراوە دروشم و بانگەشەی مافی مرۆڤ چەمک و زاراوەیەکی ڕاست و جوان و ڕەوانە، بۆ هەمووانە فەرمانی خوای میهرەبانە، پێشێلکردنی ستەم و تاوانە. بۆیە لە وتاری ئەمڕۆماندا بە یارمەتی خوای گەورە باس لە مافی مرۆڤ دەکەین. سەرەتا مافی مرۆڤ لە ئیسلامدا ئەوەیە کە بەڕێزەکانم مرۆڤ ئەوەندە بەڕێزە لە ئیسلامدا ئەوە تا سەر تۆپی دروستکراوەکانە لەم بوونەوەرەدا کاتێ خوای گەورە باوکە ئادەمی دروست کرد فەرمانی کرد بە فریشتەکان کە سەزدەی ڕێزی بۆ بەرن ئەوە بوو کە هەموو سەزدەیان بۆ برجگە لە ئیبلیز نەبێ ئەویش بەو هۆیەوە تەکەبوری کرد و نەفرەتی لێکرا و هەروەها هەرچی لەم بوونەوەرەدایە لە مرۆڤەکان یان هاودینتە یان هاوژینتە و لانی کەم برای ئینسانیتە و لەگەڵ ئەوەیشا خوای گەورە فەرموویەتی وەلەقەد کەڕەمنا بەنی ئادەمە وحەمەلناهم فی البر والبحر واتە بەڕاستی و بەتاکید ئێمە ڕێزمان ناوە لە ئادەمی زاد بەوەی کەوا عەقڵمان داوەتێ و دەسەڵاتمان پێداوە و و هەروەها ئەم بوونەوەرەمان مسەخەر کردووە بۆ ئینسان و ڕزق و ڕۆزی زۆرمان پێدا و لە وشکانی و لە دەریادا هەڵمان گرتوون و فەزڵ و ڕێزی زۆرمان داوە بەسەر زۆرێک لە دروستکراوەکاندا هەی ئینسان بۆیە بەڕێزان و خۆشەویستان لای خوای گەورە ڕووخانی کەعبەی پیرۆز ئەهوەنتر و ئاسانترە لە کوشتنی کەسێک بەناهاق ڕکاتیەکدانی بینای خوایە وە هەروەها لە قورئاندا هاتووە من قتل نفس بغیر نفس من قتل نفسا بغیر نفس او فساد فی الارض فكأنما قتل الناس جميعا هر کسی کسی بنا حق بکوژێ بە عمدی وەک ئەوواە هەموو خەڵکی کوشت بێ تاوانەکەی لای خوای گەورە ومن احیاها فكأنما احیا الناس جميعا کسی کسی زیندوو بکاتەوە فریای کە نێڵێ تیابچێ ئەوە وەکو ئەو وایە هەموو خەڵکی زیندوو کردبێتەوە خێر و پاداشتی ئەوەندە زۆرە ئەوە هەمووی لەبەر قەدر و ڕێز و حرمەتی ئینسانە بەڵام ئەگەر سەرنج دەین لە بەرنامەی دەستکردی مرۆڤەکاندا لە بەرنامەی دەستکردی مرۆڤەکاندا ئینسان بە چاوێکی مادە تەماشا دەکرێت تەنها و حیساب بۆ لایەنی ڕۆح و گیانەکەی ناکرێت ئەگەر واژبێ ئەو کاتە تەپاڵە و ئاڵتون یەکسانە چونکە هەردووکیان ماددەن هەرچەندە ئاڵتون بە قیمەت و بەڕێزە تەپاڵە بێڕێزە بەڵام هەردووکیان لە جنسی ماددەن بۆیە فرۆیل لە سەدەی نۆزدەما کاتێ پێکهاتەی لاشەی ئینسانی کرد توێکاری کرد و جیای کردەوە خەڵوز و خوێ و چاوری و فسفۆڕ و هەمووی جیا کردەوە لە یەکتر تەماشای کرد چاوریەکەی بای چەند دەستە مۆمێک بای چەند دەستەیەک لە مۆمە ئەوەکەی تریشی هەموو قیمەتەکەی ئەو کاتەی بای شەش دۆلار بوو بەڵام لە ئیسلامدا هەر کەسێ کەسێ بە ناهەق بکوژێ قیساس دانراوە قەوەت تۆڵەکردنەوە دەبێت قاتیلی عەمد بکوژرێتەوە ئەی ئەگەر نەکوژرایەوە چونکە بەڕاستی لە کوشتنەوەی بکوژدا خەڵک ئیسراحەت دەکا ئەی ئەگەر نەکوژرایەوە و سوڵحیان کرد ئەوە خوێنی ئینسان لە ئیسلامدا سەد حشترا کەواتە سەد مۆنیکا بەڵام دەبێ لەگەڵ ئەوەیشا ئەو قاتیلە دوو مانگ لە سەر یەک بەبێ بسانەوە بە ڕۆژوو بێ کە ئێمە مانگی ڕەمەزان دێ مانگێکە چەند لەبەری ناڕەحەتین ئەو دەبێت دوو مانگ بە ڕۆژوو بێ بۆ ئەوەی نەڵێ وڵا ئەی کوژم و خوێنەکە ئێدەم بۆ ئەوەی بزانە ئینسان ئەوەندە بە حورمەتە لە ئاینی پیرۆزی ئیسلامدا بە زیندووی بە مردووی ڕێزی لێ گیراوە تەنانەت بە مردووی پێغەمبەر صلی الله علیه وسلم لە فەرمودێکا کە ئیمامی نەسائی ڕوایەت کردو فەرموویەتی کەسر عظمی المیتی کە کەسریه حیە کەسێک ئێسقانی مردوویەک لە قەبرا لە هەر شوێنەکە ببینێ ئێسقانەکەی بە مردووی بشێنێ وەکو بە زیندوی ئێسقانەکەی شکاند بێ وایە ئەمە لە ئیسلامدا ئەوەندە گەورەیە بەڵام لە غێری ئیسلامدا هەر حیسابی مادەی بۆ دەکرێ بۆیە ئەگەر سەرنج دەین داروین بە تیۆری پەرەسەندن ئینسانی جێڕایەوە بۆ مەیمون بەڵام لە ئاینی پیرۆزی ئیسلامدا ئینسان باوە گەورەمان حەزرەتی ئادەمە سەلامی خوای لەسەر بێ جاتۆ باپیرت مەیمون بێ و باپیرت حەزرەتی ئادەم بێ بزانە چەند فەرقی هەیە و بزانە ئەوان چەند سوکایەتی بە مرۆڤایەتی دەکەن لە کاتێکدا نەظەریەی داروین بە ئەدیلەی عەقڵی و نەقڵی پوچ کرایە و ڕەت درایە و ئەسڵ و ئەساسی نەبوو بەڵێ بەڕێزەکانم هەر لەبەر ئەوەیە کە مستەر شیبەر کە زانایەکی ناسراوی ئینگلیزیە لە یەکێ لە قسەکانیا ئەڵێ نەوەیەک پەیدا بووە کە ژیانی خێزانی نازانێت بەڵکو لە بەریتانیا وڵاتانی ئەوروپا تەنها ژیانی ئاژەڵی لەبەر چاو دەگرن بۆیە ئەوا دەبینی کەوا بەردەوام هاوڕێیانی سەگ و پشیلەن و هەریەکەی سەگێکیان لە باوەشدایە ئەمە بە حیساب ڕێز لە مافی مرۆڤ دەگرن و مرۆڤەکانیش لەناو دەبەن و هەروەها ئەگەر سەرنجتان دابێ ئەوان لەگەڵ ئاژەڵاندا دەژین و هەر وەک نمونەیەکی نزیک لە گۆڤاری ژمارە بیستی سرپەی ساڵی 2013 هاتووە کە کەسێک لە جۆرجیا لەگەڵ گوێدرێژێک زەواجی کردووە و پرۆسەی هاوسەرگیری پێکهێنا و عەلامیان بڕیوە و کۆمەڵە خەڵکێکی کۆکردووەتەوە و تارای بووچێنی بەسەر گوێدرێژەکە داداوە دوور لە ڕووتان بەڵێ بەڕێزان و خۆشەویستان ئینسان کە لە یاسای خوا دەرچوو ئەوەندە بێڕێزە ئولائیکە کەل ئەنعامی بەلهم ئەضل ئەوانە قورئان باسیان دەکات دەفەرمێ وەکو ئاژەڵ وان بەڵام کەمتریش لە ئاژەڵ چونکە ئاژەڵ تەکلیفی لەسەر نییە چونکە ئاژەڵ تەکلیفی لەسەر نییە بەرنامەی بۆ نەناردراوە هەر ئەوەیە کە ژیانی ئاژەڵیان پێکهێناوە دەبینی خەڵکانێکیش لێرە و لەوێ ئاژەڵیانە دەژین و ناویان ناوە پێشکەوتن و دیاردەی لەشفرۆشی و دەستدرێژی سێکسی و تعدا لە ئافرەتان زۆر بووە ئەوە ئەو بیرۆکەیە گەیشت لەوەکە لە وڵاتاندا بڵاو بۆتەوە ئەوە تا مستەر ئیدن کە سەرۆک وەزیرانی بەریتانیا بۆ لە ساڵی 1938 ئەڵێ مرۆڤایەتی بەرەو وەحشییەت دەگەڕێتەوە، ئەمە قسەی ئەوە، دەڵێ لەبەر ئەوەی کە چەکی کۆکوژ بەرهەم دێنن و چەکی کۆکوژیش ئێ هەر بۆ قڕکردنی مرۆڤەکانە، ئەی نەتان بینی و نەتان بیستووە کە لە شەڕی عالەمی یەکەمدا پانزە ملیۆن مرۆڤ تێچووە و لە شەڕی لە جەنگی جیهانی دووەمیشدا پەنجا و پێنج ملیۆن مرۆڤ لەناوچووە؟ ئەوانە بۆ لەناوچوون لەبەرچی کوژران بۆ مرۆڤ نەبوون مافیان نەبوو ئەمە قسەی پێغەمبەرە صلی الله علیه وسلم وەک معجزە ئاسا کە ئەم بە چاوی خۆمان دەیبینین کە لە فەرمودەیەکە فەرموویەتی لە آخر زمانە لا يدري القاتل فيما قتل ولا المقتول فيما قتل بکوژ نازانێ بۆ دەیکوژێ وەڵا ڕقی هەستا حیزبایەتی بوو عەسەبی بوو نازانێ ئایا ئەو مستحقی کوشتن بوو دەیناسی ناوەڵا باوکی کوشتوی ناوەڵا و کابرای کوژراویش نازانێ لەسەر چ کوژراوە بۆیە بەڕێزان و خۆشەویستان ئەگەر سەرنج دەین لە یاسای غەیری خوادا ڕووباری خوێن هەڵساوە و حیساب بۆ مرۆڤەکان ناکرێ و مرۆڤ زۆر بێ قەدر و قیمەتە ئەوەتا هەر لە کاتی هاتنی ئابراهام لینکۆڵن کە سەرۆکی بەری کە سەرۆکی ئەمریکا لە ساڵی 1860 ەوە هەتاوەکو ساڵی 2000 بۆشی کور لە ئەمریکا 20 ملیۆن مرۆڤ تیاچووە 20 ملیۆن مرۆڤ کوژراوە لە لای ئەوانەی کەوا باسی مافی مرۆڤ دەکەن و بە حیسابی خۆیان لە خەم مافی مرۆڤن بەڵێ وتارەکەیشمان کە بابەتە لە تایبەتە بە مافی مرۆڤەوە مافی مرۆڤیش کەوا لە دەی دوانزەی ساڵی 1940 لە پاریس ڕاگەیەندراوە لە زیاتر لە تەمەنی شەست و سێ ساڵ بەسەر ئەو جارنامەی جیهانیەدا کەوا ڕەت بووە لەم شەست و سێ ساڵەدا ئەوە سەلمێنراوە یەکەم کە مافی مرۆڤ لە لای مرۆڤ نادرێ بەڵکو دەبێ بسەندرێ دووەمینیشیان هەرچەندە ئەم جەرنامەی مافی مرۆڤی دەق و تێکستەکانی جوانە بۆ هەمووانە بەڵام لە واقعدا و لە پراکتیکدا تەنها بۆ مرۆڤی خۆیانە تەنها بۆ مرۆڤی ڕۆژئاوا و ئەوروپایە بە بەڵگەی ئەوەی کە لە مەجلیسی ئەمن حەقی ڤیتۆ هەیە تەنها بۆ پێنج وڵاتە زلهێزەکەیە ئەی مەگەر وڵاتەکانی کە کە لەوێ ئەندامن ئینسان نین مرۆڤ نین مافیان نییە ئەوان ڤیتۆیان دەست ناکەوێت و ناتوانن ڤیتۆ لێبن و هەروەها خاڵی سێیەم لە کە لە سای ئەم جارنامەی مافی مرۆڤایەتێدا دەبینین کە ئەو ڕۆژ ئاوایی کە خۆی بە خاوەنی مافی مرۆڤ دەزانێ بە ڕێزەکانم ئەوە تا جیهانی مرۆڤایەتی کردو بە سێ بەشەوە لە جیاتی ئەوەی کەوا یەکسان بێ ئەوان هاتوون بە پێوەری مادی بە پێوەری پوڵ و پارە بە پێوەری سند هەموو مرۆڤاتیان کردو بە سێ بەشەوە دەی سەرنجدەن ئەوە تا بەشی یەکەم پلە یەک چێن وڵاتە پیشەسازیەکان کە حەوت وڵاتن وڵاتانی پلە دوو مرۆڤەکانی پلە دوو چێن وڵاتە تازە پێگەیشتۆکان کە حەفتا و حەوت وڵاتە و هەروەها پلە سێش وڵاتانی پلە سێ پێیان دەڵێن وڵاتانی جیهانی سێیەم کە سەرجەم وڵاتانی ئیسلامی دەگرێتەوە لە ڕۆژهەڵاتی ناوەڕاست کەواتە من و تۆ لە سایەی جارنامەی جیهانی مرۆڤە پلەسین مرۆڤی پلەسین بەڵام لە قورئاندا و لە ئاینی ئیسلامدا ئین ئەکرەمەکم عند الله ئەتقاکم بەڕێزترین کەس لە ئیسلامدا ئەو کەسەیە کە تەقوای هەبێ با ڕەشپێز بێ باسپی پێز بێ با دەوڵەمەند بێ با هەژار بێ و با نەدار بێ کێ تەقوای هەبێ ئەو لای خوای گەورە زۆر بەڕێزە الناس سواسیە کەئەسنان المشت ئەمە فەرموودەی پێغەمبەر صلی الله علیه وسلم خەڵکان لە ئاینی ئیسلامدا وەکو دانەکانی شانە یەکسانن بەڵێ بەڕێزان و هەروەها خاڵێکی ترکە لە جارنامەکەدا لە سای تەمەنی ئەواندا کە زیاتر لە شەست و شەش ساڵی تێپەڕاندووە ئەوەمان بۆ دەردەکەوێ و بینیومانە کە بە کۆیلەکردن هەیە لە ناو مرۆڤەکاندا لە جیاتی مافی مرۆڤمان بۆ بێنن مرۆڤەکان بە کۆیلە دەکەن هەروەکو دکتۆر عەلی شەریعەتی لە قسەیەکیا ئەڵێ جاران سەرمایەدارەکان دەچونە بازاڕی کۆیلەکان و کۆیلان هەڵەبژارد و کۆیلان دەکڕی بەڵام ئێستا خەڵکی بۆ خۆی خۆی دەکا بە کۆیلە و دەچێ سەرمایەدارەکان و دەسەڵاتدارەکان هەڵدەبژێرێ و کۆیلایەتی بۆ خۆی بڕیار دەدا بەڵێ بەڕێزان و خۆشەویستان ئەوانەی ئێستا ئیدعای مافی مرۆڤ دەکەن ئەگەر لەگەڵ ئەوان نەبی وەگوان نەبی دەتخەنە لیستی ڕەشەوە دژایەتی دەکەن و لە ناوت دەبن ئەوە تا لە ئەفریقیا لە ڕاپۆرتێکدا هاتووە ئەڵێ کە خێزانێک دوو مناڵی هەبووە لە برسان مناڵێکی فرۆشتووە بە باندەکانی مافیای ئەوروپی بە 600 دۆلار ئەو منداڵەش کە دەفرۆشرێ شەو و ڕۆژ دەستدرێژی سێکسی دەکرێتە سەر و ئیشی شەو و ڕۆژی پێ دەکەن و دەستاودەست و هەر ڕۆژە بەدەست یەکێکەوە کردنی و فرۆشتنی پێ دەکەن ئەی مافی مرۆڤ لە کوێیە بۆ ئەو ئینسانانە مەگەر ئەوانە ئینسان نین بەڕێزەکانم خۆشەویستەکانم و هەروەها ئەگەر سەرنج بدەین بەڕاستی لە بواری کۆمەڵایەتیشەوە لە دەبینی لە بواری بازرگانیشەوە چی نەماوە بە ئافرەتان نەکرێت سوکایەتی زۆر ڕووتکردنەوەیان دەستدرێژی سێکسی جا چ شتێک نەماوە کە ڕسمی ئافرەتێکی ڕووتی پێوە نەبێ ئەی ئەوە پێشێنی مافەکانی مرۆڤ نییە بۆ مەگەر ئێوە ئەی مافی مرۆڤ ئافرەت بە مرۆڤ نازانن لە کاتێکدا زۆربەی شارەکان سەدان هەزاران ماڵی لەشفرۆشی تێدایە ئەی بۆ نان بەخەم ئەو لەشفرۆشانەوە بن کە دوا ڕۆژیان نەو سەرنجامیان نیە و ماڵ و حاڵێکیان بۆ خۆیان نییە و هەروەها دیاردەیەکی تر لە دیاردەکانی بەکۆیلەکردن چەکدارکردنی منداڵان لە خوار هەژدە ساڵەوە کە هیچ یاسایەک ڕێگە نادات لە هەژدە ساڵ کەمتر مناڵ مێرمنداڵ هەرزەکار چەکی پێبێت بۆیە بەڕاستی هەر لەبەر ئەوەشە ئەگەر سەرنج بدەین لەبەر خاتر و لە پێناو ئاسایشی ئیسرائیلدا ئەوەتا خاوەنانی مافی مرۆڤ وڵاتی موسڵمانانیان کردووە بە گۆمی خوێن و بەردەوام ڕووباری خوێنە بۆ ئەوەی کەوا ئیسرائیل لە ئەمان و خۆشییا بژیە ئەوە تا دەبینی لە ماوەی سێ ساڵدا بە نزیکترین نمونە کە بۆتان بێنمەوە لە سووریادا 150380 کوژراو هەیە و و 650هزار بریندار هەیە ئەی ئەمانە مەگەر ئینسان نین ئەوە خۆ لە میسرش بۆ خۆتان بیستان و بینیتان کە مرۆڤ کە دیموکراسیەت و مافی مرۆڤ و هەڵبژاردنیان شەرمەزار کرد و ئەوە دەیان ساڵە و زیاتر لە هەشتا ساڵە لە عێراق و لە فەلەستینیش بەردەوام خوێن دەڕژێ و هەر خوێن دەڕژێ بەڵێ بەڕێزان و خۆشەویستان بۆیە لە یاسای غەیری خوادا مافی مرۆڤ بەڕاستی هەر نییە و تەنها دروشمە و ناوێکی بێناوەرەوەکە بەڵام لە ئیسلامدا گەورەترین خێر و چاکترین خێر ئەوەیە کە تۆ کاتی خۆی کۆیلە هەبووە هاتووە دەڵێت بە کۆیلە ڕزگارکەی فەک و ڕەقەبا وما ئەدراکە مەلعەقەبا فەک و ڕەقەبا دەرووی سەخت ئیشی قورس و گران چییە ئەوەیە کە تۆ بچی کۆیلەیەک ڕزگارکەی کۆیلەیان دەکڕی و ڕزگاریان دەکرد و هەروەها سەرانی قوڕەیشیش کاتی خۆی کە دژایەتی پێغەمبەریان دەکرد صلی الله علیه وسلم لەبەر چی بوو خۆ پێغەمبەر ماڵی نەدەویست خۆ پێغەمبەر کورسی و پلە و پای نەدەویست دەیانگوت چۆن دەبێ ئێمەی زلە زلەی دەسەڵاتدار وەکو ئەو ڕەش و ڕووتانە بین وەکو عەمار و یاسر بین وەکو بیلال بین چۆن دەبێ ئێمە وەکو ئەوان بین قەیناکە نا هەمووتان مرۆڤن بەڵێ تۆ دەوڵەمەندی ئەو فەقیرە بەڵام ئەوان قبوڵیان نەبوو ئێستا سەرانێکان ئاوان تەنانەت لە ئیسلامدا کاتێکە یەکێک لە کوڕە قیبتیەکان ستەمی لێکرابوو لەلایەن موسڵمانانەوە کە موسڵمانیش نەبوو ستەم لێکراوەکە شکاتیان کرد لا ئیمامی عمر و ئیمامی عمر فەرمووی متى استعبدتم الناس وقد ولدتهم امهاتهم احرارا ئەوە لە کەیەکەوە خەڵکتان کردووە بە کۆیلە بۆچی خەڵکتان کردووە بە کۆیلە لە کاتێکدا ئەو خەڵکە بە ئازادی لەدایک بووە بەڵێ ئەمە ئیسلامە ئەگەر ئیسلام فەرمانڕەوا بێ ئەگەر ئیسلام حاکم بێ ئەگەر قورئان و سنت حاکم بێ هەموو مرۆڤاتی دەحەسێتەوە بە هەموو دەنگ و ڕەنگە جیاوازەکان نەک تەنها موسڵمان، بەڵێ بەڕێزەکانم، خەمخۆرانی مافی مرۆڤ دەبوایە لە خەمان و لە تاوان وەک دەرزی باریک بوونایە، بەڵام بەڵام سەر و ملیان ئەستور و قەڵەوە و تەنانەت قاشی پشتێنیان لە قەدینایە دەی ئەوانە بۆ خەم لە مافی مرۆڤ ناخۆن ئەگەر وایە بەڵێ بەڕێزەکانم ئەی ئێمەی کورد لە سای مافی مرۆڤات چیمان بەسەر هاتووە ئێمەی کورد لە ساڵی 1916 لە ئیتفاقی سایکیس بیکۆوە میلەتێکی چل ملیۆنیان کردووە بە چوار پارچە ئەگەر مسلمانان بوونایە ئێستا چاویان دەردێناین ئەی بۆ خەڵک باسیان ناکە وەکو گۆشتی خێرێ هێندێکیان داوە بە تورکان و هێندێکیان داوە بە عەرەبان و هێندێکیان داوە بە فارسان ئەو میللەتە چونکە دەزانن موسڵمانە خەڵکینە دەبێ بزانین ئەوان ئێمەیان پارچە کردو ئێستا کە بێ دەوڵەت و بێ ئاڵاین ئێستا کە زەلیلین بەردەوام دەبینین ئێمە بەردەوام لە ناڕەحەتی و ناخۆشی داین و بۆیە کاتێک کە باسی مافی مرۆڤ دەکەین دەبێ باسی ئەوەش بکەین ئێمە لە لە سایە و سێبەری ئەواندا ئێمە کیمیاییمان لێدراوە ئێمە جینۆساید کراوین ئێمە قڕمان تێخراوە لەلایەن ڕژێمێکی سیکۆلاری لاییکی حیزبی باسی ئیشتراکی بۆی وانەزانن کەوا بە ناوی دینەوە بووە و هەروەها ئێمە کۆڕەومان بینیوە ئێمە لە وڵاتی خۆمان دەرکراوین پاشانیش ئێمە هەموو بەهاران دەبینین یادی ئەنفال دەکەینەوە یادی ئەنفال کە بەڕاستی ئەنفال پرۆسەیەکی سیاسی بوو بە ناوی دینەوە کراو بۆیە دەبێ ئەوە بزانین کەوا مەسەلە و پرۆسەی ئەنفال دژی دین بوو بێ قیل و قال هیچ پەیوەندی بە دینەوە نەبوو بۆ لێدانی دین بوو بە ناوی دین بوو بۆ ئەوەی ئەو میلەتە دینی لەبەر چایی بکەوێت چونکە بە بەڵگەی عەقڵی و نەقڵی و بە هەموو بەڵگەکان بە قورئان و بە سوننەتیش ئەنفال لەگەڵ بێباوەڕان دەکرێت لەگەڵ موسڵمانان ناکرێت خۆ میللەتی کورد زۆرینەی هەرە زۆری موسڵمانە و زۆر پابەندە بە دینەوە، هەرچەندە ڕۆژگارێ خەڵکانێک هەبووە بانگەشەی بێدینیان کردووە و و ئێمە هەموو کاتێ لە بێدینیا زەرەدمان کردووە و ماڵوێران بووین و زۆریش خزمەتی بێدینانمان کردووە بەڵام ئەوانیش هیچیان بۆ نەکردووین، بەڕاستی هەر لە سایەی ئەو مافی مرۆڤ ئەو بەناو مافی مرۆڤەیە کە ئێمە ئەم هەموو کارەساتەمان بەسەر هاتووە، بۆیە دروستیش نییە بڵێین ئەنفال چونکە ئەوە گاڵتەکردن و سووکایەتی بە سوڕەتێکی قورئان، دەبێ بڵێین بەناو ئەنفال. وە هەر کەسێکیش بڵێ ئەنفال ئەوە قسەی دوژمنەکەی دوبارە دەکاتەوە زۆر عەیبە سوکایەتی بە شەهیدەکانمان بکەین لەبەرەوە ئەوە بەناو ئەنفالە و ئەنفال نییە بۆیە بەڕاستی هەموو جارێ ئەگەر ئەگەر دەبینین و کاتێ بەهار دێ ساڵانە لە بیرەوەری ئازار و بەهار ئازارەکانی مانجی ئازار ئازارەکانی مانجی ئازار بەهاریان کردە ژەهری مار مافی مرۆڤیش مافی مرۆڤیش نەیبوو بڕیار بۆ ئێمەی کوردی هەژار بەڵێ بەڕێزان و خۆشەویستان ئەوە دەبینین بەردەوام کوشتن زۆر بووە ڕفاندن زۆرە تەعدا و دەستدرێژی سێکسی زۆر بووە مرۆڤیان بێ قەدر و قیمەت کردووە و مافی مرۆڤیش دروژمەکانی خۆی هەردێنێ و هەردەی بە بەڵام لە ئەرزی واقعدا جیاوازی دەکات و تەنها بۆ زلهێزەکانە یعنی وەکو ئەو شاعیرە ئەو شاعیرە مسلمانە دەڵێ بەڵام ئیبادە کردنی میلەتێکی وەکو کوردی مسلمان مەسئلە فیها نظر دەڵێ ئەوە دەبێت لیژنەی بۆ بگیرێ و بزانین لێکۆڵینەوەی لەسەر بکرێ و بزانین تاخۆ ئەمە چییە و چۆنە و خۆ هەشتێکیش لیژنەی بۆ گیرا بە دواداچوونی بۆ کرا بخۆتان دەزانن ئەوە بۆ شوێنەوەنکردنە بۆیە بەڕێزان و خۆشەویستان بەڕاستی مافی مرۆڤی ڕاستەقینە تەنها لە ئاینی ئیسلامدا بیبینە بۆیە ئەگەر بمانەوێ مافەکانمان بۆ بگەڕێتەوە دەبێت جارێش کە بە خۆماندا بچینەوە و هەوڵ بدەین بە هەموو دەنگ و ڕەنگمان بە هەموو هێز و هەڵمەت و هیممەتمان ئاینی ئیسلام سەرخەین قورئان و سنت حاکم بێت و هەروەها بەردەوام بە هەموو جۆرێک ئێمە مسلمان دەبێت پشتگیری لە مسلمان بکات چونکە بەڕاستی ئەگەر ئێمە قورآن سەر نەخەین حەدیث سەر نەخەین شریعەتی خوا سەر نەخەین ئەوە بەڕاستی ئەو نوێژ و ڕۆژەش بەرهەمێکی نییە دەبێت ئەو نوێژ و ڕۆژ و عملی لەگەڵدا بێت ئەگەر دەتەوێ خاوەنی مافەکانی خۆت بیت ئەوە دەبێ ئێمە هەوڵدەین بۆ حاکمیەتی دینی خوا لە کۆتاییدا لە خوای گەورە دەپاڕێنەوە دەڵێن یا ڕەبی خوایە حاکمیەتی ئەم دینەمان بۆ بگێڕیەوە یا ڕەبی خوایە قورئان و سوننەتمان بۆ بکەی بە حاکم یا ڕەبی خوایە یەک ڕزی و برایەتی و خۆشەویستی لە ناو گەلە موسڵمانەکەماندا زیاد بکەی یا ربی خوایە دەروی خێرمان لێ بکەیەوە خوای ئەم ئازادی و هەرزانێمان لێ نەگرەوە یا رب العالمین یا ربی خوایە ئەوانەی خێریان دێ بۆ ئەم میلەتە خوا تووشی خێریان کەی خوایە ئەوانەی پلانی پیلاناویان هەیە و ئەوانەی شەڕیان دێ بۆ ئەم میلەتە خوا تووشی شەڕیان کەی شەڕەکە قڵب کەیەوە بەسەر سەری خۆیاندا یا رب العالمین یا ربی خوایە ئێمە لە تۆ دەپارێنەوە تەنها تۆمان هەی خوایە بێی بەدەم داواکانمانەوە یا ڕەبی خوایە شیفای نەخۆشەکانمان بۆ بنێری بە تایبەتی ئەوانەی دوعای خێریان کردووە خوایە ئەوانەی کێشەی کۆمەڵایەتیان هەیە یا ڕەب العالمین بێی بەدەم کێشەکانیانەوە یا ڕەبی خوایە یەک ڕێزی و برایەتی لە ناوماندا زیاد کەی خوایە قەڵەمی عەفو بێنی بەسەر تاوانەکانماندا یا ڕەب العالمین یا ڕەبی خوایە بە خاتری ناوە جوانەکانی خۆت بەرەکەتی ئەرز و ئاسمانمان بۆ بنێری یا ڕەبی خوایە لە مردوەکانمان خۆشبی پیرەکانمان عاقبەت خێرکەی